لەگەڵ هەڵاتنی گزنگی ڕۆژێکی نوێ و لە دەستپێکی بەرنمەکانی دەنگی یەکگرتوودا ڕۆژانە بەرنامەی نۆژین پێشکەشەکرێ بەرنامی نۆژین لە دوو توێی بڕگە و بابەتەکانیدا گرنگی بە گەشەپێدانی مرۆیی و مامەڵەکردنی سەردەمیانە و کاراکردنی تواناشاراوەکانی مرۆڤ و ئەتەکێتی ڕۆژانەدا بەرنامی نۆژین ڕۆژانە لە کاتژمێر هەشت و سی خولەکی سەر لە بەیانی پێشکەشەکرێ ئەم بەرنامەیە لە مەدۆ و پێشکەشکردنی فریشتە مستەفایە بەرنامەی نۆژین. بە ناوی خوای بەخشندەی مهرەبان سڵاوتان لەبێ هاوڕیان و گوێبیستانی بەرنمەی نۆژین ئەڵلقەیەکی نوێی بەرنمەکەتانامادەی پێشکەشکردە بە هاوکاری کاک تاریق لەگەڵتانەبم ئێوەش هاوڕێیەتیمان قبوڵ بکەن. ئەگەر تۆ نیگەرانی بۆچی نزاناکەی ئەگەر لە نزاکردندا کەسێکی کارایت ئیدی بۆچی نیگەرانی نزا بکەن هەروەکو هەموو شت پەیوەستە بە خودداوە کار بکەن هەر وەکو هەموو شت پەیوەستە بە مرۆڤەوە نیگەرانی یەکێکە لە گەورەترین ناسەنگەکانی سەر ڕێگەی ئاسوودەیی دەروون نیگەرانی ڕێگری گەیشتنە بە خودا نیگەرانی و ترس بە هاوشانی یەکتر بەرەو پێشەچن دەست بە دەست پێکەوە هەنگاو دەنێن کاتی ئێمە لە کەمی بارودۆخێک گەترسین مێشکمان وەک پەروانەیەک گەخولێتەوە هەوڵەدا ڕێگە چارەیەک بدۆزێتەوە نیگەرانی، سترێس بەدیەهێنێ یان بەرهەمەهێنێ. کارایی مێشک خاوەکاتەوە، سترێس ئەتوانێ ئێمە لە ڕووی جەستەیی و ڕۆحی و دەروونیەوە نەخۆش بخا، نیگەرانی هەرگیز هاوکاری هیچ جۆرە ئامانجێکی لێ ناوەشێتەوە، گرنگە بزانین جەستەمان هیچ جیاوازیەک لە نێوان ڕاستی و خەیاڵدا ناکا، بۆیە جەستەمان وەڵامی هەر شتێک ئەداتەوە کە لە زەینماندایە. بۆ ڕەهابوون لە نیگەرانی پێویستە ئامانجتان هەبێ هەر کاتێک ئامانجێک هەڵبژێرن ئەزمونونەکانتان شێوەیەک بەخۆیەوە گرێ هەر هێندەی لەسەر ئامانجەکەتان چڕبوونەوە کاریگەری لە بەهاداربووندان دادەنێ ئەمەش شتێکی تایبەتییە، ئەگەر ئێوە بە شێوەیەکی ناخودئاگا هەڵبژاردنێک بکەن، ئەوا ناخودئاگا ئەنجامگیری دەکەن، ئەگەر ئاگایانە هەڵبژاردنێک بکە ناکامێکی ئاگایانە بەدەستدەهێنن. ڕێگەی زۆر هەیە تا بتوانین لە دۆخی نەرێنی و نیگەرانی بەدووربین، هەموویان بە مەبەستێک دەستپێکەن، کاتێ ئێمە مەبەستی گۆڕانمان هەیە، زۆر جار هەنگاوی دواتر بەبێ بەرگری دێن، هەندێ جاریش دەزانین دەبێت چی بکەین، بەڵام لەوانەیە مەیلمان بۆ ئەنجامدانی نەبێ، لەوانەیە پێویستمان بێ گۆڕانکارییەک بکەین کە زۆر ئاسان نەبێ، وەک لەدەستدانی کارێک یان خۆ بەدەستەوەدانی شتێکی خوازراو، ئایا لەم بارەیەوە پێتان وانییە کە دوعاکردن بۆ مەیل پەیداکردن بۆ ئەنجامی کارێک بەڕاستی ئەنجامێکی دەبێ؟ ئایا هێشتا ئێوە حەز ناکەن بۆ بەدەستهێنانی مەیل بە ئەنجامی خواستێک دوعا بکەن؟ مەیل بۆ کارکردن دەستپێکە و ئامانج ئەندێشەیە و ئەندێشەش وزەیە و وزەش کردارە لە ژیانی هەر تاکێکدا. بیرکردنەوەی ئەرێنی و گەشبینی واتە توانای بینینی لایەنەکانی خود بە هەڵبژاردنی چاک و هیوابەخش دێتە کایەوە، ئەگەر ڕوانینێک بە گەشبینی و ئومێدەوە هاوشان بێ ئەوا هەستی ئەرێنی و سەرکەوتن بەدوای خۆیدا ئەهێنێ، بۆیە دەبێ هەستەناخمان وا ڕابهێنین کە گەشبینی بکاتە عادەت، چونکە هەستەناخ هەمیشە خەریکە لە کاتی خەوتن و بێداریدا ئەو کارایە و گفتوگۆکانی دەروون لە خۆیدا تۆمارەکا و هەوڵەدا بەرجەستەیان بکا. گوفتاریش کاریگەری سەیری لەسەر هەستەناخ هەیە وتوێژی دەروونی و ئەوەی بە زمان دەردەبڕدرێ لە زەینی دا جێگیر دەبێ و زەینی ناخودئاگامان لە خەون و بێداری دا تاوتوێیان دەکا هەوڵەدا بیانخاتە مەیدانی کردارەوە ئەڵێن جاران وا باو بووە ناوی نەخۆشێکی بێ چارەسەریان نەهێناوە ئەم بیرۆکەی ڕەوشێکی ڕاست و دروست بووە چونکە نابێ دیمەن و پێشهاتی نەخوازراو تەفسیر بکرێ تەنها لە کاتی پێویستدا نەبێ ئەویش ئەگەر گونجاو بە هێما یان بە کورتی بێت، بەڵام باسکردن و ڕوونکردنەوەی هەر باسێکی شادی بەخش کاریگەری گونجاوی لەسەر زەینی مرۆڤ دەبێ، هاوکات کرداری چاک هۆکاری هەستی ئەرێنی و ئاسوودەیی دڵ و دەروونە، کرداری بەد و نادروست هۆکاری پەرێشانی و نیگەرانی و ئازاری ویژدانە. دەستەواژەی ئەرێنی تەکنیکێکی بەسوودە و ئامانجەکان بەهێز دەکا، گۆڕان بەدی دەهێنێ لە ژیانی هەر کەسێکدا، دەربڕینی ئەرێنی و ئاسان کە بە خۆمانی دەڵێین هەمان شێوە کە فێر دەبین ئەندێشەکانمان لە ڕێی مەشقی ئاگاییەوە سەرنج و تێڕامان بکەین بە ئاسانی سەرنج ئەدەین ئێستا کاتی گۆڕینی ئەندێشەیە کە بە گۆڕینی ئەندێشەکانمان ئەتوانین ڕەفتارمان بگۆڕین بە گۆڕینی ڕەفتار ئەتوانین وزەمان بگۆڕین بە گۆڕینی وزەش ئەتوانین کردار و ژیانمان بگۆڕین بۆ نموونە ئەگەر تۆ بزانی بەم جۆرە بیرەکەیتەوە کە من هەرگیز لە تاقیکردنەوە سەرکەوتوو نابم، ئەمە دەربڕینێکی نەرێنییە، بیرکردنەوەیەک لە وزە خاڵیت دەکاتەوە لە جیاتی ئەوەی بەم جۆرە بیر بکەیتەوە، من بە ئاستی تەواو زیرەکم کە بتوانم بەشداری تاقیکردنەوە بکەم ئەمەش بیرکردنەوەیەکە کە وزە بەهێز دەکا. لە ڕووی زانستیشەوە سەلمێنراوە ئەو وشانەی کە بەکاریان دەهێنین دەتوانن هۆکاری تەندروستی یان نەخۆشی بن، تێستی شەپۆلەکانی مێشک دەیسەلمێنن کاتێ وشەی ئەرێنی بەکارەهێنین پەیامنێرە دەماریەکان هەستێکی باش لە جەستەدا دروسەکەن کاتێک بە شێوەیەکی ئەرێنی لەگەڵ خۆماندایە دوێین ئەندرۆفین و سیرۆتۆنین لە مێشکدا ئازادەبن و پاشان ئەو هۆرمۆنانە بە هەموو جەستەدا بڵاو دەبنەوە و ناخی ئێوە جێگایەکە پڕ لە چالاکی، داهێنان و هۆشمەندی و ئاشتی و خۆشەویستی و هێز و عەشق و هەموو شتە باشەکان بوونیان هەیە. ئەگەر لەم جێگایەدا باوەڕبەخۆبوونی ئێوە بەرەو باڵا بڕوا، هەموو شتێک لە دونیای بۆچوونتانا تەندروست دەبێ. بە ئەرێنی ژیان ببینن. نکوڵی هەستەکانی نەرێنی وەک ترس و ئازار نییە، بوونی کاتەکانی خراپ و ناخۆش و شتی خراپ و ترسناک بەشێکی جیانەکراوەی ژیانن، دانپێدانان بە ئازاری خۆت بۆ بوونی ژیانێکی تەندروست زۆر سوودمەند دەبێ. ئەگەر پەیڕەوی حیکمەت و ژیری بکەی بەسەر ژیان و چارەنووسدا زاڵ دیت و ئەگەر پەیڕەوی لە هەواو هەوەس بکەی ژیان و چارەنووس بەسەرتدا زاڵ دەبێ. کەسی پارێزگار و لە خوا ترس هەمیشە دڵی شاد و لێوی پڕ لە پێکەنینە. پارێزگاری و لە خوا ترسان ئەوەیە هەرچی چاکە وەری بگری و هەرچی خراپە وازی لێ بهێنی. پارێزگار و کەسی خۆپارێز و پاک ئەو کەسەیە کە لە هەوراز و نشێویەکانی ژیان و لە خۆشی و سەختیەکاندا نەکەوێ لە کاتی خۆشیدا سەرکەش و مەست نەبێت و لە کاتی سەختیەکاندا زەبون و دۆش دانەمێنێ. کاتێک کە مرۆڤ ماڵەوەی لە ژیان دەکا هیچ شتێکی لە دنیادا بۆ نامێنێتەوە جگە لە کردەوەی چاکە کەواتە چاکە بچێنە دڵنیابە چاکە دەدوریتەوە. کەسایەتی و بەهێزی مرۆڤ لە توانای باسک و بازو و هێز و دەسەڵاتیدا خۆی حەشار نەداوە، بەڵکو لە هەڵسوکەوت و جوانی ئاکار و ڕەوشتیدا خۆی حەشار داوە. هەرگیز بڕیار مەدە بەسەر ئایندە و چارەنووسی خۆتدا، سەرنج بدە، پێغەمبەران سەلامی خوایان لێ بێ شوانی مەڕ و ماڵات بوون، سەرەنجام بوونەتە سەرکردە و پێشەوای گەلەکانیان. بۆ ئەوەی کەسێکی سەرکەوتوو بی، دەبێ حەز و ئارەزووت لە سەرکەوتن گەورەتر بێ لە ترسان لە شکست. هەمیشە ڕێزی خەڵکی بگرە ڕێزت دەگرن ببەخشە خودا پێت دەبەخشێ هەمیشە لێوە خەندەبە خودا پاداشتت دەداتەوە خۆت بە کەم مەزانە پلە و پایەت بەرزەبێتەوە چونکە ئەوە هاوکێشە و ڕێسای ژیانە. عەقڵی مرۆڤ سێ جۆرە، عەقڵە گەورەکان لەبارەی پێشکەوتن و بیرۆکە نوێیەکانەوە دوێن، عەقڵە مامناوەندییەکان لەبارەی ڕووداوەکانەوە دوێن، عەقڵە بچووکەکانیش لەبارەی خەڵکییەوە دوێن. ئەڵێن پیرێکی دانا لە کۆڕێکدا قسەیەکرد، نوکتەیەکی بۆ ئامادەبووان گێڕایەوە، هەموو دایانە قاقای پێکەنین. دوای چەند ساتێک دووبارە هەمان نوکتەی بۆ گێڕانەوە، ژمارەیەکی کەم پێکەنین. ئەو سەرلەنوێ هەمان نوکتەی گێڕایەوە تاوەکو چیتر کەس پێنەکەنێ. پیری دانا بزەیەکی کرد و وتی. ئەوتی کاتێ ناتوانین چەند جارێک بە نوکتەیەک پێ بکەنیت ئیتر بۆچی چەند جارێک گریان و خەم خواردن بۆ بیرەوەریەکی تاڵی ڕابردوو دەکەی کەواتە ڕابردوو لە بیر بکە و لە ئایندە بڕوانە هەموو شتێک بێجگە لەوەی خوازیاریت ئەنجامی بدەی بەدەستی فەرامۆشی بسپێرە تەنها ئەو کارە ئەنجام بدە